ئەمە سورەتێکە لە عالەمی غەیبەوە ناردوومانەتە خوار و چەند حوکمێکی شەرعیمان تێدا فەرز کردووە لەسەر موسوڵمانان و چەند ئایەتێکی ڕۆشن و مەعنا ئاشکرامان تیا ناردۆتە خوار بە هیوای ئەوەی بیرێ بکەنەوە لە فرمانەکانی خوا و لە سەرەنجامی خۆتان لە ڕۆژی دواییدا ئەو ژنەی زینای کردبێ و ئەو پیاوەی زینای کردبێ یەکی سەد داریان لێ بدەن و بەزەییتان پیانا نەیەتەوە لە بڕیارێکی ئاییندا کە خوا بڕیاری دابێ بە جۆرێ کە دار لێدانەکەیان لە سەر هەڵگرن ئەگەر باوەڕتان بە خوا و بە ڕۆژی دوایی هەیە و با کۆمەڵێ لە موسوڵمانانیش لە سزادانەکەیانا حازر بن وحرم ذلک علی المومنین. پیاوێ زینای کردبێ ژنی زیناکردوو یا ژنی هاوبەش بۆ خوا دانەر نەبێ مارە ناکا و ژنێ زینای کردبێ شوو ناکا بە پیاوێ نەبێ کە زینای کردبێ یا هاوبەش بۆ خوا دانێ و مارە کردنی ژنی زیناکردوو و شوو کردن بە پیاوی زیناکردوو حەرامە لەسەر موسوڵمانانی خاوەن بڕوا. ئەو کەسانەی نیسبەتی زینا ئەدەن لە ژنانی داوێن پاک و پاشان چوار شایەت ناهێنن بۆ ئیسپات کردنی ئەو قسەی داوێنەتە پاڵ ئەو ژنانە یەکی هەشتا داریان لێ بدەن لە سزای ئەو بوختانەدا کە بەدەم ئەو ژنانەیانەوە کردووە و تا ماون شایەتیان لێ قبوڵ مەکەن و ئەوانە فاسقن و لە سنووری شەرع دەرچوون ئەوانەیان نەبێ کە پاش بوختانەکەی کردیان تۆببەیان کردووە و پاش گەز بوونەتەوە و خۆیان ڕاست کردۆتەوە و کرداری چاکیان کردووە ئەوانە شایەتیان لێ قبوڵەکرێ چونکە پاش گەز بوونەتەوە و خوایش بەخشندە و میهرەبانە. والذین یرمون ازواجهم ولم بەڕاستی ئەوانەی ئەو درۆ نابارە و ئەو بوختانە ناهەموارەیان هێنا کە ئەوە بوو بوختانیان بەدەم حەزرەتی عائیشەوە کرد و بەناو خەڵکیانا بڵاو کردەوە تاقمێکن لە خۆتان وا مەزانن شتێکی خراپە بۆتان چاکە بۆتان چونکە ئەبێ بەهۆی داشۆردنی وردە گوناهتان و بۆ لەمەولای ژیانتان هوشیارتان ئەکاتەوە و خوا خۆی شایەتی ئەدا بۆ پاکی و بێگوناهی ئەو کەسەی بوختانەکەی بەدەمەوە کراوە ئەوانەیش کە بوختانەکەیان کردووە و بەناو خەڵکیانا بڵاو کردۆتەوە هەر یەکە بەشە گوناهی خۆی ئەکەوێتە ئەستۆی، ئەو کەسەیش کە بەشی زۆری بڵاو کردنەوەی بوختانەکەی لە ئەستۆی خۆی گرت لە ناویانا سزایەکی گەورەی هەیە. ئەو کابرایش عەبدوڵڵای کوڕی ئوبەی بوو کە سەرکردەی مونافیقەکانی ناو شاری مەدینە بوو. کاتی ئەو عەزابە گەورەیەی خوا لێدان کە ئەو قسەیە بە زمانە قۆزنەوە و بە دەم و زمانی خۆتان قسەی وا ئەکەن کە ئاگاتان لێ نیە ڕاستە یان درۆیە و لاتان وایە و وا گومان ئەبن ئەو قسەی ئەیکەن شتێکی ئاسانە بەڵام لای خودا گەورەیە. وَلَوْلَا إِذْ سَمِعْتُمُوهُ واللە سمیع علیم. ئەی ئەوانەی ئیمانتان هێناوە شوێن هەنگاوی شەیتان مەکەون هەرکەسێ شوێن هەنگاوی شەیتان بکەوێ گیرۆدە ئەبێ چونکە شەیتان فرمان بە کاری بێ حورمەتانە و ناپەسەند دەدا ئەگەر فەزڵ و گەورەی و ڕەحمەتی خوا نەبوایە کەستان بە خاوێنی نەئەمانەوە و هەموو ئەکەوتنە داوی فەرمانبەرداری شەیتانەوە بە هەژاران و گەدایان و بەوانەی لە پێناوی خوادا ماڵ و حاڵی خۆیان بەجێ هێشتووە و کۆچیان کردووە و با لێیان خۆش ببن و لێیان ببوورن ئەگەر هەڵەیان کردبێ. ئایا ئێوە حەز ناکەن خوایش لە ئێوە خۆش ببێ و خوا گوناه بەخش و بەڕەحمە؟ ئەگەر پێتان خۆشە خوا لێتان خۆش ببێ ئێوەیش لە خەتای خەتاکاران خۆش ببن. ئەی ئەوانەی کە ئیمانتان هێناوە بە خوا و بە پێغەمبەر، مەڕۆنە ناو خانووی غەیری خانووی نشیمەنی خۆتان تا پرس بەوانە ئەکەن لەو خانووەدا ئەژین و ڕێگاتان ئەدەن و ئێوەیش سەلام لە دانیشتوانی ناو ماڵەکە ئەکەن، ئاوا بۆ ئێوە چاکترە. ئەم پەندەتان دا ئەدەین بەڵکو ئێوەش بیر بکەنەوە و ئەوەتان بیر بکەوێتەوە کە ئەبێ چۆن بکەن. واللە بما تعملون علیم. جا ئەگەر کەستان وەگیر نەکەو لە ماڵەکەدا لە خۆتانەوە مەڕۆنە ناوی تا ڕێگاتان ئەدرێ و ئەگەر ڕێگایان نەدان و وتیان بگەڕێنەوە بگەڕێنە دواوە ئەو گەڕانەوەیە پاکترە بۆتان و بێگەردترە لەوەی لە خۆتانەوە بێ پرس بچنە ژوورەوە و هەرچیش بکەن خوا پێتان ئەزانێ و لێی ون نابێ تفلحون. بە ژنە خاوەن ئیمانەکان بڵێ، با چاو بەیەکا بنێن و نەڕوانن بۆ پیاوی بێگانە و عەورەتی خۆیان بپارێزن لە کاری ناشەرعی و جوانی لەشی خۆیان دەرنەخەن ئەوە نەبێ کە بۆ خۆی بە دەرەوەیە وەک دەموچاو و دەستیان تا ئەگاتە مچەکیان و ئەویتری داپۆشن. با سەرپۆش بدەن بەسەر گەردن و مل و سنگ و بەرۆکیانا و جوانی و خشڵ و مت و موروی خۆیان دەرنەخەن لای مێردەکانیان یا باوکیان یا باوکی مێردەکانیان یا کوڕی خۆیان یا کوڕی مێردەکانیان یا برای خۆیان یا کوڕی برا یا کوڕی خوشکیان نەبێ یا بۆ ژنانی لە خۆیان واتە ژنانی موسڵمانان یا بۆ موڵکی خۆیان واتە بەندە و کەنیزەکیان یا بۆ ئەو پیاوانەی بۆ سواڵ یا بۆ خزمەتکاری و شتی وا دوای ژنان ئەکەون و هیچ ئیحتیاجیەکی نێرانەیان بە مێینە نەماوە ئەوەندە پیر و پەککەوتە بوون یا بۆ ئەو مناڵانەی هێشتا وایان لێ نەهاتووە ئاگەداریەکیان لە عەورەتی ژنان هەبێ هەروەها پێیان بڵێ با پێی خۆیان توند نەکوتن بە زەویدا، بۆ ئەوەی خەڵک بەو خشڵانەیان بزانن کە شاردوویان نەتەوە و دیار نین لە بەرچاودا. ئەی خاوەن باوەڕەکان! هەمووتان بگەڕێنەوە بۆ لای خودا و تەوبە بکەن و پەشیمان ببنەوە لەو گوناهانەی کردووتانن، بەڵکو ئەمە خوایە ڕزگارتان ببێ لە سزای ڕۆژی دوایی. واللە واسع علیم. ژنانی بێشووی خۆتان بدەن بە شوو، ژن بۆ پیاوچاکانی بەندەکانی خۆتان بێنن و کەنیزەکە چاکەکانتان بدەن بە شوو، ئەگەر ئەمانە گەدایش بن و نەتوانن ئەرکی ژن و ماڵداری بەڕێوە بەرن خوا لە گەورەی و ڕەحمەتی خۆی دەوڵەمەندیان ئەکا. با ئەوانەی دارایان نییە تا بتوانن ژن بهێنن خۆیان بە خاوێنی ڕاگرن و داوێنیان پیس نەکەن تا ئەو ڕۆژەی خوا لە فەزڵی خۆی دەوڵەمەندیان ئەکا ئەو بەندانەیشتان کە داواتان لێ ئەکەن موکاتەبەیان لەگەڵ بکەن کە ئەوەتە خاوەن بەندە بە بەندەکەی بڵێ هەر کاتێ ئەوەندەت پارە بۆ هێنام ئازاد بی ئەگەر چاکەتان تیا بەدی کردن واتە لاتان وابوو ئەمینن و پارەکە دێنن لەو داراییەی خوا کە هەندێکی لێ پێداون بەشیان بدەن زۆریش لە کەنیزەکەکانتان مەکەن بڕۆن بازرگانی بەلەشیانەوە بکەن مادەم ئەوان خۆیان بیانەوێ خۆیان بە خاوێنی ڕاگرن چراکە لە ڕۆنی دارێکی پیرۆز داگیرسابێ کە دار زەیتوونێ بێ نە ڕۆژهەڵاتی بێ و نە ڕۆژئاوایی کە هەرگیز خۆر لێی نەدا بەڵکوو بە درێژایی ڕۆژ خۆر لێی بدا لەوانە بێ ڕۆنەکەی هەڵبگیرسێ با ئاگریشی لێ نەکەوێ پڕتەوی چراکە لە سەر پڕتەوی بلوورەکە بێ واتای ئەم ئایەتە پەیوەندیی بە واتای ئایەتی پێشوەوە هەیە، واتە لە کۆمەڵە خانوویەکا ڕێی پیشان ئەدا بۆ لای ڕووناکی خۆی کە ڕێگای داوە بینایان بەرز بکرێتەوە و ناوی خوایان تیا بهێنرێ و بە بەیانی و ئێوارەدا سبحان اللەیان تیا بکەن و باسی پاکی و بێگەردی خوایان تیا بکەن پیاوانێ ڕستەکە لە ئایەتی پاشەوەدا دوایی دێ. بۆیە وا خواپەرستیەکەن تا خوا پاداشتی باشترین کرداریان بداتەوە و لە فەزڵی خۆیشی لەو ئەندازەیەیان بۆ زیاد بکا کە موستەحەقینی و خوایش بێ حیساب و پرسینەوە چی ئارەزوو لێبێ ڕزق و ڕۆزی هەر کەسێ ئەدا کە خۆی بیەوێ. والذین کفروا اعمالهم کسراب بقیعة ووفاه حسابه والله سریع الحساب. ئەوانەیش کە کافرن کردەوەکانیان بێ سوود و نابوودە وەک تراویلکەی بەردە خوێ لە دەشتیکی پانە کە ئینسانی تینوو لە دوورەوە وا گومانە با ئاوە و کاتێ ئەگاتە لای ئەبینێ هیچ نییە و هیچی لا دەسگیر نابێ و تەنها خودا ئەبینێ لەویادا و یاخود کردەوەکانیان وەک چەند پەردەی یەک لەسەر یەکی تاریکی وایە لە دەریایەکی قوڵی بێ بنە، ئەو دەریایە شەپۆلی بەسەرا بێت و بەسەر شەپۆلەکەیشا شەپۆلی تر بێت و بەسەر هەموو شەپۆلەکانیشەوە هەورێکی ڕەش ببێ، تاریکستانێک بێ هەندێکی بەسەر هەندێکی تریەوە، تەنانەت کە کابرا دەستی دەرکا لەوانە بێ لەبەر تاریکی نەیبینێ، ڕاستیەکەیشی ئەوەیە کەسێ خوا ڕووناکی پێ نەبەخشێ هیچ ڕووناکیەکی نابێ. لە ئاسمانەوە لە کێوانی تەرزەوە کە لە هەوادان تەرزە دائەوەرێنێ و باخ و باخات و دەغڵودان و ئاوەدانی هەر کەسێ ئارەزووی لێ بێ بەو تەرزانە دائەگرێتەوە و هەر کەسیشی ئارەزوو لێ بێ لێی لائەدا و بروسکەیش لەو هەورە دەرەچێ کە لەوانەیە تیشکەکە چاوی ئادەمیزاد کێۆر بکا و ڕووناکییەکەی بەرێ. جا هیوایان هەیە لەسەر سک ئەخشێن و هیوایان هەیە لەسەر دوو پێ ئەڕۆن و هیوایان هەیە لەسەر چوار پێ ئەڕۆن خوا هەرچی خواستی لەسەر بێ دروستی ئەکا خوا دەسەڵاتی بەسەر هەموو شتێکا ئەشکێ. لقد أنزلنا آيات مبينات پێیان بڵێ، فەرمانبەرداری خوا و پێغەمبەری خودا بکەن، جا ئەگەر پشتیان هەڵکرد، ئەوە لەسەر پێغەمبەرە ئەوەی دراوە بەسەر شانیا کە ئامۆژگاری کردن و ڕێ پیشاندانی خەڵکە بۆ ئیسلامەتی و لەسەر ئێوەشە ئەوەی دراوە بەسەر شانتانا کە گۆ بۆشل کردنیەتی ئەگەر فەرمانبەرداریشی بکەن هیدایەت ئەدرێن و ئەکەونە سەر ڕێی ڕاست و پێغەمبەریش لەوە زیاتری لەسەر نیە کە فرمانی خوا بەڕاست و ڕەوانی بە خەڵک ڕابگەیەنێ خوا گفتی داوە بەوانەتان کە ئیمانیان هێناوە و کردەوەی باشیان کردووە ئەیانکا بە جێنشینی ئەوانەی پێش ئەوان دەسەڵاتدار بوون بەسەر زەوییا وەک ئەوانی پێشوویشی کرد بە جێنشینی دەسەڵاتدار لە جێی پێشینانی خۆیان و ئەو ئایینەیان بۆ دائەمەزرێنێ کە بۆی پەسەند کردوون و لە جیاتی ئەو ترسەی بەسەریانەوەیە لە زۆرداران ئەمن و ئاسایشیان بۆ دێنێ بە مەرجێ ئەوانیش بەندەیی و فەرمانبەرداری من بکەن و کەس نەکەن بە هاوبەشم لە خوایەتیدا با ئەو کەسانەی موڵکی ئێوەن واتە بەندەی ئێوەن و ئەوانەی نەگەیشتوونەتە قۆناغی شەیتانیبوون و باڵغ نەبوون ئەگەر ویستیان بێنە ژوورەوە بۆ ناو ماڵ بۆ لاتان لە سێ کاتا تەقە بدەن لە دەرگا و پرستان پێ بکەن و لەو سێ کاتەدا بێ پرس پێکردن و ڕێگادانیان نێنە ژوورەوە نەوەک ئێوە ڕووت بن و لەگەڵ خێزانی خۆتانا ڕاکشابن بەر لە نوێژی بەیانی و نیوەڕوان کە جلتان دائەکەن و لە ماڵا ئیسراحەت ئەکەن و دوای نوێژی عیشا کاتێک کە خۆتان ئامادە ئەکەن بۆ نووستن ئەم سێ کاتە کاتی ڕوتین بۆ ئێوە پاش ئەم کاتانە ئەگەر هەندێکتان هاتوچۆی لای هەندێکتان بکەن نە بۆ ئێوە گوناهە و نە بۆ ئەوان لەو کاتانەی تردا هەندێکتان دێن بۆ لای هەندێکتان خوا بەم جۆرە ئایەتی خۆیتان بۆ ڕوونەکاتەوە و خوا زانا و خاوەن حیکمەتە. واللە علیم حکیم. کاتێکیش کە مناڵەکانتان گەیشتنە قۆناغی خەو بینین و باڵغ بوون با ئەوانیش ئەگەر ویستیان هاتوچۆی ماڵی خەڵک بکەن پرس بکەن و ئیزن بخوازن وەک ئەوانەی تر کە ئیزن ئەخوازن خوا ئایەتی خۆیتان بەم جۆرە بۆ ڕوون ئەکاتەوە و خوا زانا و خاوەن حیکمەتە. گوناهیان ناگا ئەگەر پۆشاکی عادەتی خۆیان لابەرن و تەنیا لەشپۆشیان پێوە بمێنێ بە مەرجێ جوانی و شوێنی جوانی وەک سینە و بەرۆک و قۆڵ و ڕان و پووزیان دەرنەخەن خۆ ئەگەر خۆیان بە عیفەت و حەیاوە ڕاگرن و پۆشاکی عادەتیان لەبەرا بێ باشترە بۆیان و خوا گوێی لە هەموو شتێکە و بە هەموو شتێ ئەزانێ. چونکە ژیاندنی کەسانی پەککەوتەی بێکەس و بێدەسەڵات لەسەر دەوڵەمەندانی موسڵمانانە. هەروەها تاوان نییە بۆ خۆیشتان لە ماڵی خۆتانا خواردەمەنی بخۆن بە هەر شێوەیە و پێویست ناکا هەموو ئەهلی ماڵەکە کۆببنەوە و ئەوجا پێکەوە نان بخۆن. هەروەها تاوانتان لەسەر نییە لە ماڵی باوک و دایک و برا و خوشک و مام و پوور خوشکی باوک و خاڵ و پوور خوشکی دایک و لەو ماڵانەدا بخۆن کە کلیلیان دراوەتە دەستان و تا ئیزنی لێ نەخوازن و ئیزنتان نەدا نەڕۆن و کارەکە بەجێ نەهێڵن جا بێ گومان ئەوانەی کە داوای ئیزنت لێ ئەکەن ئەوانەن بە ساغی ئیمانیان بە خوا و بە پێغەمبەری خوا هێناوە بۆیە ئەگەر ئیزنت لێ بخوازن بۆ هەندێ کار و باری خۆیان کێانت ئارەزوو لێ بوو ئیزنی بدە و داوا لە خوا بکە لێیان خۆش ببێ خوا گوناهبەخش و بەڕەحمە. بانگکردنی پێغەمبەر بۆ یەکێ لە ئێوە وا لێ مەکەن وەک یەکێکتان بانگی یەکێکتان بکا، کە لەوانەیە گوێی نەداتێ و وەڵامی نەداتەوە. کە پێغەمبەر بانگی لە یەکێکتان کرد، گورج بەڵێی بۆ بکەن و بە دەنگیەوە بچن. خوا بەوانەتان ئەزانێ کە خۆیان ئەدزنەوە و لە کۆمەڵ دەرئەچن و خۆیان لە شوێنێکدا حەشار ئەدەن و یەک پەنای یەک ئەدەن. کەواتە با ئەوانەی لە فەرمانی پێغەمبەر دەرئەچن بترسن و ئاگەدار بن. خواوەند ئاگەداری هەموو شتێکە و پێی ئەزانێ. عومەری کوڕی خەتاب ڕەزا و ڕەحمەتی خوای لەسەر بێ فەرمووی، پێغەمبەری خودا سەڵات و سەلامی خوای لەسەر بێ فەرمووی، خوای گەورە بەم نامەی خۆی کە قورئانی پیرۆزە کەسانێ و کۆمەڵانێک بەرز دەکاتەوە پایە بەرزی لای خۆییان پێ دەبەخشێ هەروەها کەسانێکی تریش کە شایستەی ئەو ڕێزە نین بەهۆی ئەم قورئانەوە نزمیان دەکاتەوە.